خۆی هەر گەردوون خۆی ئەو ئامێرە سەیر و سەمەرەی بەرهەمهێناوە تەلیسکۆبی هۆبڵ ئۆرگانی هەستی گردوونە ئەو ئەفسانە مەزنە چییە کە ئێمەی تیاژین و هەر یەکەمان بۆ ماوەیەکی کەم ڕێگەی پێدرێ کە بیبینێت ڕەنگە ڕۆژێ لە ڕۆژان ئەو تەلیسکۆبەی ئاسمان یاریدەمان بدات و کەمێک زیاتر سروشتی ئەوسانەیەمان بۆ ڕوونکاتەوە. پێ چێ وەڵامی ئەو پرسیارەی کاڵێ مرۆڤ چییە لە پشتی گەل هەسارەکانەوە بێ؟ وابزانم چەند جارێکی زۆر وشەی مەتەڵم لەم نامەیە بەکارهێنا. لەوانەیە بتوانین هەوڵدانی تێگەیشتنی گەردوون لەگەڵ کۆکردنەوە و دانانەوەی چەندەها پارچە بچکۆلەی وێنەیەکی مەزندا بەراورد بکەین. خۆ ڕەشی تێچێ کە ئەوکات مەتەڵێکی عەقڵانی یان ڕۆحی بێت و زۆر لەوانەشە کە وەڵامەکەی لە ناوەماندا بدۆزینەوە، چونکە ئێمە لێرەداین، بگرە ئێمە خۆمان گەردوونین. کێ ئەزانێت، لەوانەیە هێشتان بە تەواوەتی بوونمان پێ نەگەیشتبێت. بێگومان نەبێت لایەنی پێگەیشتنی فیزیایی مرۆڤ پێش لایەنی پێگەیشتنی دەروونی مرۆڤ کەوتبێت. خۆ ڕەنگە سروشتی فیزیاوی گەردوون شتێک بێت کە تەنها ڕوخسارێک بێت و هیچی تر، ماددەیەکی پێویست بێت بۆ تێگەیشتن لە حیکمەتی ناواخنەکەی. من مەزەنەیەکی شێتانەم لا گەڵاڵە بووە. کاتی خۆی نیوتن لە پڕێکدا بۆی دەرکەوت کە هێزێکی ڕاکێشانی گەردوونی بوونی هەیە. شتێکی جوانە. داروینیش بە هەمان شێوە لە ناکاوێکا هێندەی بۆ دەرکەوت کە گەشەکردنێکی بایۆلۆجی لەسەر ئەم زەویەدا ڕووی داوە. باشە هەر زۆر باشە. ئەینجا ئەنیشتاین هات و پەیوەندیەکی لە نێوان ماددە و وزە و خێرایی تیشکدا دۆزیەوە هەر زۆر زۆر نایابە و لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و سێ دا کریک و واتسۆن سەلماندیان کە مۆڵیکۆڵی دی ئێن ئەی واتە مادەی بۆماوەی ڕوەک و گیانەوەر بە چ شێوەیەک هەڵچنراوە هەر زۆر زۆر قەشەنگە کەواتە ڕێشی تێچێ مەزەنەی ئەوە بکەین کە ڕۆژێک لە ڕۆژان جۆرج ئەو ڕۆژە چ ڕۆژێک ئەبێ ڕۆحێکی پڕ لە حیکمەت بێت و لە ساتێکی بینینی ڕووندا مەتەڵی ئەم گەردوونە پڕ نەهێنی هەڵبهێنێت من خۆم لەو بڕوایەدام کە شتێکی ئاوها لە ناکاوێکە ڕووبدات لەو ڕۆژەشدا زۆرم پێخۆشە بێت سەرنووسری ڕۆژنامەیەکی ڕۆژانەی بەناوبانگ بم بیرت ماوە کە لە سەرەتا ئەم نامەیەدا وتم ئەمەوێت پرسیارێکدا ڕاستە بکەم زۆر مەبەستە بزانم بە چ شێوەیەک وەڵامی ئەو پرسیارە ئەیتەوە بەڵام هێشتام شتم ماوە کە بۆتی باس بکەم تەلیسکۆبەکەی هۆبڵ ئەوە دیسان هاتەوە پێشەوە لەوێدا دڵنیا بووم کە پرسیارە گەورەکەی باوکم پەیوەندێکی بە گردردونەوە هەیە لەسەر جێگاکەم بەرز بوومەوە و لە پەنجەرەکەوە تەماشایەکی دەرەوەم کرد. هێشتام هەر بەفرە باری. بەڵام لە دڵی خۆما وتم هیچ گرنگیەکی نییە. چونکە تەنانەت ئەگەر هەموو ڕووی زەویش بە هەوا داپۆشرابێت، هێشتام تەلیسکۆبەکەی هۆبڵ ئەتوانێت وێنەی زۆر ورد و ڕوونی گەلە هەسارەکانی تر بگرێت کە چەندەها ملیار ساڵی تیشکی لە گەلە هەسارەی کاکێشانی خۆمانەوە دوورن. بەدەر لەوەش، تەلیسکۆبەکە شەو و ڕۆژ کارەکات و وچانی نیە، تا ئێستاکە بە سەدان هەزار وێنەی بۆ ناردوینەتەوە و زیاتر لە دە هەزار تەنی ئاسمانی شی کردۆتەوە. بڕی ئەو داتایەی ڕۆژانە دەینێرێتەوە هارد دیسکی کۆمپیوتەرێکی ئاسایی ماڵان پڕەکاتەوە. بەڵام بۆچی باوکم دیسانەوە دەربارەی تەلیسکۆبەکەی ئاسمان نوسیەوە؟ بڕی ئەو داتایەی ڕۆژانە دەینێرێتەوە هارد دیسکی کۆمپیوتەرێکی ئاسایی ماڵان پڕەکاتەوە. بەڵام بۆچی باوکم دیسانەوە دەربارەی تەلیسکۆبەکەی ئاسمان نووسیەوە من لەوە تێناگەیشتم نەمەزانی ئەو تەلیسکۆبە چ پەیوەندیەکی بە کچەی پرتەقاڵەوە هەیە بەڵام ئەوە گرنگترین شت نەبوو لەوە گرنگترەوە بوو کە باوکم بە شێوەیەکی گشتی ئاگای لەو تەلیسکۆبە بوو ئەو هێندە تێگەیشت بوو کە گرنگیەکی مەزنی بۆ مرۆڤایەتی هەیە ئەو بەر لەوەی نەخۆش بکەوێت و بمرێت فریای هێندە کەوتووە ئەو تەلیسکۆبە دوهەمین شت بووە کە سەرقاڵی بووە چاوی گردوون من هەرگیز لەوەبەر بەو شێوەیە بیرم لە تەلیسکۆبەکەی هۆبڵ نەکردبووە وەک پەنجەرەیەکی مرۆڤایەتیەم بینی کە بە سەرگردوو ناوێڕوانی بەڵام لە ڕاستیدا هیچ زیادەڕۆییەک ناکەین گەر ئەو تەلیسکۆبەی ئاسمان بە چاوی گەردوون ناوزەند بکەین. لە کاتی خۆیدا خەڵکی لە ڕاددە بە دەر سەرسامی یەکەمین هێڵی قیتاری نەرویجی نێوان ئۆسلۆ و ئایدسفۆل بوون، ئەتوانین بڵێین کەمێک بە زیادەڕۆییەوە لێیانە ڕوانی. ژمارەی دانیشتوانی نەرویج لە یەک لە سەر هەزاری دانیشتوانی سەر زەوی تێناپەڕێت. و لەوانەیە ژمارەی دانیشتوانی ئەو شارانەی نێوان ئۆسڵۆ و ئایدزفۆل لە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا دا یەک لەسەر دەی ئەو بەشەی پێکهێنابێت بەڵام لەگەڵ تەلیسکۆبەکەی هۆبڵدا هەموو دانیشتوانی سەر زەوی ئەتوان سەفەر بەناو هەموو گردونا بکەن شەش مانگێک بەر لەوەی باوکم بمرێت ئەو تەلیسکۆبیان ناردە ئاسمان کە بە دەوری زەویدا بخولێتەوە ئەو کاتە دو ملیارد دۆلاری تێچوو بوو من حسابم کردووە گەر ئەو پارەیە بەسەر هەموو دانیشتوانی زەویدا دابش بکەین هەر کەسە و چوار کڕۆنێکی بەرەکەوێت ئەوەش بە بڕوای من بلیتێکی هەر زۆر هەرزانە بۆ ئەوەی لەم سەرەوە بۆ ئەو سەری هەموو گردون سەفەر بکەیت هەر بۆ بەراوردکردن ئەمڕۆکە بلیتێکی ئەم سەر و ئەو سەری نێوان دوو شاری ئۆسلۆ ئایدسفۆل نزیکەی 200 کڕۆنە من پێم وانە هێندە هەرزان بێت ئەگەر خەڵکی تریش هەمان بڕوای منیان هەیە ئەوا ئەتوانن سکاڵایەک ڕەوانەی سکەی قیتاری نەرویجی بکەن من مەبەستم نییە بە خراپە باسی سکەی قیتاری نەرویجی یان قیتارە بچکۆ لە کۆنەکەی نێوان ئۆسلۆ و ئایدەسفۆل بکەم بەڵام منەمەوێت بڵێم تەلیسکۆبەکەی هۆبڵ گرنگترێکە بۆ مرۆڤایەتی تەنانەت لەوانەیە بەلای جوتیارەکانی مەملەکەتی ڕۆمی شەو گرنگ بێ بەڕاستی زیادڕۆی نییە گەر بڵین تەلیسکۆبەکەی هۆبڵ چاوی گردوونە بارحاڵ باوکم لەو بڕواایەدا نەبووە بەمەرجێک هێندەشی نەبینی کە چاویلکەی نوێیان بۆ دانا. ئەو نووسیبووی تەلیسکۆبی هۆبڵ ئۆرگانی هەستی گەردوونە وابزانم بە تەواوەتی لە مەبەستی تێگەم تا ڕادێگە توانین بڵین نردنی تەلیسکۆبی هۆبڵ بۆ ئاسمان هەنگاوێکی بچکۆلە بوو کە مرۆڤایەتی هەڵیهێنا چونکە لە ساڵی 1990دا تەلیسکۆبێکی زۆر بەهێز و کەشتی ئاسمانیش هەبوو بەڵام هاوکات هەنگاوێکی مەزن بوو کە گردردون هەڵیێنا چونکە لە بنەڕەتدا هەر لەبەر خاتری سەرتاپای گردردونە کە مرۆڤایەتی هەوڵات وەڵامی نهێنی گردردون بدۆزێتەوە نە لەوە زیاتر و نەکەمتریش. گەردوون پێویستی بە پانزە ملیارد ساڵ بووە بۆ ئەوەی بتوانێت شتێکی هێندە گرنگی وەک چاوێک بەرهەم بهێنێت کە لە ڕێگەیەوە بتوانێت خۆی خۆی ببینێت. نزیکەی سەعاتێکم پێچوو تاوەکو ئەو ڕستەیەم نووسی. هەر لەبەرەوەشە کە بە ڕەژەی نووسم و دەریەخەم. لە دڵی خۆما وتم خەریکە نزیکەبمەوە. بە پەلە دەستم کردەوە بە خوێندنەوە. هێندەی نەمابوو ببمە شاهیدی لەدایکبوونی خۆم. ئەوەم زۆر بەلاوە تایبەتی بوو. هەموو مناڵێک لە ئاهەنگێکی کۆکتێلدا لەدایک نابن. دە فەرموو بابە، بەردەوام بە لەسەر چیرۆکەکەت. مەبەستم نەبوو قسەکانت پێ ببڕم. تۆ بوویت کە پرسیارت دەربارەی تەلیسکۆبەکەی هۆبڵ لێکردم و وتت چی بەسەر هاتووە. منیش ناچار بووم وەڵامت بدەمەوە. جۆرج، لە ئێستا بەدواوە ئەبێت لە کورتی بیبڕمەوە. ناچارم وا بکەم، چونکە خەریکە کاتم نامێنێت. سبەینێ کارێکی گرنگم هەیە، لەبەرئەوە دایکت ئەتباتە باخچەی ساوایان. پێکەوە لە باڵەخانە بچکۆلەکەی ئادەمستوندا بۆ ماوەی چوار ساڵ پێکەوە ژیاین. فێڕنیکا پەیمانگای هونەرە جوانەکانی تەواو کرد و وەگەزانیت بەردەوام بوو لەسەر وێنە کێشان بەرە بەرەش وەک مامۆستایەک دەستی بەکارکردن کرد وانەی شێوە و ڕەنگی لە قوتابخانەیەکی دواناوەندی ئاوتەوە من خۆشم خوێندنەکەم تەواو کرد و بووم بەو شتەی کە پێڵێن پزیشکی یاریتە دەر واتە بواە بۆ ماوەی دوو ساڵ لە خەستەخانەیەکدا ئیشم بکردایە بێگومان تۆ خۆ دەزانیت کە نەنە و باپیرە لە شاری تۆینسنبێرگدا لەدایک بوون کتومت لەو سەردەمە دایانویست خەونێکی کۆنیان بهێنەدی و لە کاتی خانە نشینیاندا بگەڕێنەوە بۆ ئەوێ ڕۆژێکیان لە پڕێکدا وتیان خانوویەکی بچکۆلەی ڕۆمانسیمان لە نۆربیۆدا کڕیوە براکەشم واتە مامە ئاینە هێندە نەبوو کە پەیوەندی بە جیهانی دەریاوانیەوە کردبوو ببوو بە دەریاوان وابزانم هەر لە دەست خەفەتی ئەزموونێکی دڵداری تاڵ ڕایکردبوو. بەو شێوەیەش من و ڤێرنیکا گواستمانەوە بۆ خانووەکەی هۆمڵەفای. بێگومان ناچار بووین قەرزێکی زۆری بۆ بکەین، بەڵام لەو کاتەدا داهاتێکی باشمان هەبوو. یەکەمین ساڵ کە گواستمانەوە بۆ هۆمڵەفای، دەستێکی باشمان بە باخچەکەدا هێنا. بێگومان هەردوو دار سێوەکەمان هێشتەوە. هێندە دەستکاری دارهەرمێکە و دارگێلاسەکەشمان نەکرد. هەر ئەوەندە بوو کە کەمێک لە قەزیادەکانیانمان بڕی و نەختێک سەمادمان پێوە کردن. دەوەنی تووتڕکەکەشمان وە خۆی هێشتەوە. دڵیشمان نەهات دەوەنی ترێ ڕێوییەکە و ڕێواسەکان و تووتڕکە سوورەکان ببڕینەوە. بەڵام گوڵە لێلاق و گوڵە موعەینی و هایدرانجامان ڕوان. ئەو شتانە بە ئارەزووی ڤێرنیکا بوو. من نزیکەی هەموو ژیانم لەو باخچەیە ژیابووم، بەڵام وا لە پڕێکە ئەو بووە خاوەنی. لە ڕۆژە خۆشەکاندا کەرەسەی وێنەکێشانی ئەبردە باخچەکەوە و وێنەی ئەو گوڵ و دارانەی ئەکێشا کە لە باخچەکەیا سەوزە بوون. کەڕەتێکیان چووینە باخەکەوە کە تووتڕک لێ بکەینەوە. لە ناکاوە هەنگێکی گەورە لەسەر گوڵە سێپەڕەکە بەرز بووە و بە خێراییەکی زۆر بەرەو ئاسمان فڕی. لەوێدا بیرم لەوە کردەوە کە هەنگێکی گەورە لە فڕۆکەیەکی جامبۆ خێراترێک ئەفڕێت. هەڵبەتە بەپێی کێشی لەشە بچکۆلەکەی خۆی. ئەو باسەم لای ڤێڕنیکا کردەوە و کەوتینە پێوانەکارییەکی سادە. وامان دانا کە کێشی هەنگێکی گەورە نزیکەی بیست گرامێک ئەبێت و بە لایەنی کەمەوە دە کیلۆمەتر لە کاتژمێرێک هابڕێت. ئەوجا فڕۆکە جامبۆکە فڕۆکەیەکی وا هەشت سەد کیلۆمەتر لە کاتژمێرێک هابڕێت. واتە لە چاو هەنگێکی گەورەدا هەشتا جار خێراترێ گەفڕێت بەڵام هەشتا کەڕەت بیست گرام ئەکاتە کیلۆ و نیوێک من و فێرنیکا گومانمان نەبوو کە فڕۆکەیەکی بۆینگی حەوت سەد و چل و حەوت کێشەکەی هەر زۆر زۆر لەوە زیاترێکە لەبەرەوە هەنگێکی گەورە بە پێی کێشی خۆی لە چاو فڕۆکەیەکی جامبۆدا چەندەها هەزار جار خێراترێ گەفڕێت جگە لەوەش فڕۆکەیەکی بۆینگی حەوت سەد و چل و حەوت چوار ماتۆڕی هەیە و هەنگی گەورەش تیوای نییە. هەنگێکی گەورە لە فڕۆکەیەکی پەروانەداری ساکار ئەچێت. پێکەنین، هەردووکمان پێکەنینمان بەوە هات کە هەنگێکی گەورە ئەتوانێت بەو خێراییە زۆرە بفڕێت. بەوەش پێەکەنین کە لە شوێنێک ئاژیان کە پێیان ئەوت هۆمڵەفای، هۆمڵەفای واتە شەقامی هەنگی گەورە. ڤێرنیکا فێری ئەوەی کردم کە بە چاوێکی تیژەوە تەماشای وردەکاریە جوانەکانی سروش بکەم ئەو وردەکاریە بچکۆلانانەش لە ڕاددەبەدەر زۆر بوون هەر بۆ نموونە گوڵێکی ئەنیمۆن یان گوڵە شەوبۆیەکمان لێ کردەوە و تەماشامان ئەکرد. بۆ چەند ساتێک لەو پەرجووە بچکۆلانانە وردەبووینەوە. مەگەر جیهان ئەفسانەیەکی سەرسوڕهێنەر نەبێت؟ ئەمڕۆ واتە لەم کاتەدا کام شتانە ئانووسم دڵتەنگ ئەبم کە بیر لەو هەنگە گەورەیە کەمەوە کە کاتی خۆی لە چەند ساتێکی کەمدا هەڵهات و فڕی. ئێما و پاشنیوەڕۆیە بۆ چووبووینە باخەکەوە کە تو تڕک لێ بکەینەوە. جۆرج. ئەو کاتە ئێمە بە تەواوەتی خۆمان دا بۆ دەست ژیان. هەر زۆر بێ خەم بووین و بۆ هەموو شتێک کراوە بووین. ئومێدەوارم تۆش ئەو مێشکە کراوەیەت لە ئێمە بۆ مابێتەوە و بتوانیت ئەو نەهێنیە بچکۆلانانە ببینیت. چونکە ئەو شتە وردانە لە ئەستێرە و گەلە هەسارەکانی ئاسمان کەمترێک مێشک ناوروژێنن. من پێم وایە ئافراندنی هەنگێکی گەورە زیرەکیەکی زیاتر یەوێت وەک لە دروستکردنی کونێکی ڕەشی ئاسمان من هەر لە سەردەمی مناڵیمەوە هەمیشە ئەم جیهانم وەک جادوویەکی سەرنجڕاکێش بینیوە تەنانەت زۆر پێشەوەی کە لە شەقامەکانی ئۆسلۆدا بکەومە سیخوڕیکردنی کچەی پرتەقاڵ ئێستاش وە هەستەکەم من شتێکی وەهام بینیوە کە کەسی تر چاوی پێ نەکەوتووە بۆم سەختە بتوانم بە چەند وشەیەکی سادە گوزارشت لەو هەستەم بکەم. بەڵام مەزەنەی و کاتەی جیهان بکە کە هێشتام ئەو شتە مۆدررنانەی وەک یاساکانی سروشت و تیۆری گەشەکردن و ئەتۆمەکان نەهاتبوون ئاراوە. ئەو کاتە بهێنە بەرچاوت کە هێشتام باسی DNA و کیمیای بایۆلۆجی و خانە دەماریەکان ناکرا. بەڵێ وێنای و سەردەمە بکە کە هێشتام زەوی نا خولایەوە و نەبوو بۆ ئەستێرەیەکی ئاسمان مەزەنێ و کاتە بکە کێشتام لەشی ئەم مرۆڤە لوت بەرزە دابش نەکرابوو بەسەر دڵ و سی و گورچیلە و جگەر و مێشک و سوڕ خوێن و ماسولکە و گەدە و ڕیخۆڵەدا من باسی ئەو کاتە ئەکەم کە مرۆڤ مرۆڤ بووە، مەبەستم لەوەیە کە مرۆڤێکی پڕاوپڕ و پڕ شانازی بووە، نە هیچ شتێک زیاتر و نە کەمتریش، ئەو کاتە جیهان ئەفسانەیەکی پرشنگدار بووە. لە پڕێکدا ئاسکە کێوییەک لە قەراغی دارستانەکەوە بە هەڵبەز و دابەز دێتە دەرەوە. بۆ ماوەی چرکەیەک بە گوڕ تەماشا ئەکات و دواتر بۆی دەرئەچێت. چ ڕۆحێکە کە ئەو گیاندارە ئەجوڵێنێتەوە؟ ئەو وزە پڕ نەهێنییە چییە کە ئەم زەوییە بە گوڵ ئەڕازێنێتەوە و هەموو ڕەنگەکانی پەلکە زێڕینەی پێوە دیارە؟ وێنەی هەستکردنێکی ئاوها ڕاستەوخۆ ڕوون بۆ سرووشت لە حکایەتە میللیەکان دایان بینینەوە هەر بۆ نمونە لە حکایەتی برایانی گریمزدا جۆرج ئەو حکایەتانە بخوێنەرەوە حکایەتە ئایسلندیە کۆنەکان بخوێنەرەوە میتۆلۆژیای یۆنانی و وڵاتانی ئەسکەندەناوی کۆن بخوێنەرەوە پەیماننامەی کۆنیش بخوێنەرەوە جۆرج، تەماشای دونیا بکە. بەر لەوەی فیزیا و کیمیایەکی زۆر فێر بیت، تەماشای دونیا بکە. هاردەنگیر فیدا بەناوبانگە بە ڕەشەباکەی. ئا لەم ساتەدا ڕەوەیەک ئاسکەڕنەی کێوی بەوێدا تێپەڕن. ئێستاکە لە دوا مەنزڵی ڕۆوباری ڕۆنەدا لە ئیلادی لاماگاردیودا لە نێوان هەردوو لقی ڕووبارەکەدا هەزارەها فلی مانگۆی ڕەنگ ئاڵ هێلانە دروستەکەن. لە دەشتەکانی ئەفریقاشدا چەندەها ڕەوە ئاسکی لە شولار ناسک بە شێوەیەکی بێ وێنە هەڵەبەزنەوە. چەندە هەزار بەتڕیق لە قەراغ دەریای ئانتراکیسدا بەرامبەر یەکتری وەستاون و پێکەوە قساکەن. نەک هەر خراپی ناگوزەرێنن بەڵکو پێشیان خۆشە. بەڵام لێرەدا تەنها ژمارەکان گرنگ نین، بۆ نموونە گاکێوییەکی وریای تەنیا سەری لە دارستانە پڕ سنەوبەرەکەی ئیوستلاندەوە دەرەهێنێت، ساڵێک لەمەوبەر یەکێکیان ڕێگەی لێ تێکچووبوو تا ناو هۆمڵەفای هاتبوو. لیمینگێکی لە ترساتۆقی و لە نێوان کۆڵەکەی ئەمبارەکانی فایستۆیڵیندا دێت و ئەچێت، سەگێکی ئاوی قەڵە و بە سکدا خۆی فڕێیاتە ناو دەریاچە بچکۆلەکانی تونسنبێرگەوە، قەت پێم نەڵێیت کە سروشت پەڕجوێک نییە. قەت پێم نەڵێیت کە جیهان ئەفسانەیەک نییە. ئەو کەسەی لە ژیانیدا لەوە تێنەگەیشتبێت ڕەنگە لە ساتەوەختی کۆتایی ئەفسانەکاندا لێی تێبگا. چونکە لەوێدا دواهەمین دەرفەتمان دێتە بەردەست کە چاوبەندەکەمان داماڵین، دواهەمین بوارمان بۆ ڕەخسێ کە لە سەرسامیدا چاومان هەڵگڵۆفین، دواهەمین دەرفەتمان بۆ دێتە پێشەوە کە خۆمان بدەینە دەست ئەو پەرجووەی کە خەریکە ماڵاوای لێکەین و جێێ هێڵین. جۆرج، بڵێی تۆ لەو شتە تێبگەی کە منەمەوێ دەریببڕم؟ هیچ کەسێک تا ئێستە بە قوڕگێکی پڕ لە گریانەوە ماڵاوایی نەکردووە لە زانستی ئەندازەی هێرقلیت یاخو لە سیستمی پۆڵێنکردنی ئەتۆمەکان. کەس فرمێسک هەڵناڕێژێت بۆ جیابوونەوەی لە خشتەی لێکدانی ژمارەکان یا بۆ جیابوونەوەی لە ئێنتەرنێت. جیهانە کە ماڵاوایی لێکەین. خواحافیزی لە ژیان و ئەفسانە ئەکەین، هەڵبەتە ماڵاوایشە لەو کۆمەڵە کەسە کەمەی کە خۆشمانەوێن. هەندێ جار ئاواتەخواز بووم لەو کاتەدا بژیامایە کە هێشتام خشتەی لێکدانی ژمارەکانیان نەدۆزیبۆوە، یان بە لایەنی کەمەوە بەر لەوەی شیمیا و فیزیای مۆدێرن بێنە ئاراوە. چونکە ئێستاکە وا خۆمان دەرەخەین کە لە هەموو شتێک تێگەیشتبین. مەبەستم لە جیهانی پڕ لە جادووی ڕاستەقینەیە، بەڵام ڕێک لەم ساتەدا کە بەرامبەر شاشەی کۆمپیوتەرەکە دانیشتووم و ئەم دێڕانەت بۆ نووسم، ژیانم لە ناو جیهانێکی پڕ لە جادووی ئاوهایا بینم. من خۆم کەسێکم کە ئەهلی زانستم و نکۆڵی لە هیچ زانستێ ناکەم بەڵام هاوکات بینینێکی ڕۆحیشم بۆ ژیان هەیە بگرە تا ڕادەیەک تێڕوانینێکی ئەنیمیستیکیم هەیە. من هەرگیز پێم وانەبووە کە نیوتن یان داروین پەردەیان لەسەر خودی نهێنی ژیان هەڵماڵیبێت. ئەگەر وشەیەکت تووشبوو لێی تێنەگەیشتیت، بڕۆ سەیرێکی فەرهەنگە گەورەکە بکە، فەرهەنگێکی گەورەی مۆدێرن لە ژووری دانیشتنەکەدایە. بەڕاست لە کاتی ئێستادا کام شتانانووسم فەرهەنگێکی وامان هەیە بەڵام ڕەنگە ئێستاکە بەلای تۆوە یەکجار هێندە مۆدەر نەبێت بانەهێنیەکت پێ بڵم من بەر لەوەی دەست بکەم بە خوێنی پزیشکی دووشتی ترم لە خەیاڵا بوو ئەمویستیان ببمە نووسەر واتە کەسێک کە بە وشە گزارش لەم ژیانە پڕجادوواکات کە تێاژین پێم وابێت لەوە پێش باسی ئەوم بۆ کردیت یاخود ئەمویست ببمە پزیشک واتە کەسێک کە خزمەتی ژیان ئەکات هەروا بۆ دڵنیایی خۆم لە پێشدا بڕیارما ببمە پزیشک ڕاستە من فریانەکەوتم ببمە نووسەر بەڵام هێندە دەرفەتم بۆ ڕەخسا کە ئەم نامەیەت بۆ بنووسم زۆرم پێخۆش بوو کە لە خەستەخانەوە هاتمەوە و کچەی پرتەقاڵمەدی لە ناو باخەکەماندا خەریکی وێنەکردنی گوڵەگێلاسێک بوو هەرە دووت خەوێکی گەورەی ژیانم هاتۆتە دی ڕۆژێکیان هاتمەوە ماڵەوە و لە باخچەکەدا بینیم لە خۆشییانە کردمە باوەشم و تا ژووری نووسنەکەی سەرەوە دامنەنا پێکەنی ئای کە پێکەنی ئەجا لەسەر جێگای خەوەکە پاڵم خست و فریومدا کە پێکەوە بخەوین من پێم شەرم نییە باسی ئەم لایەنی ئاسوودەی یەشت بۆ بکەم کە تیایا ژیاین بۆ شەرم بکەم ئەو وەک پەتێکی سوور خاڵێکی سەرەکی و دیاریم چیرۆکەیە هەردوای یەک دوو مانگێک کە خانووەکەمان نوێکردەوە بڕیارمان نا بە هیچ شێوەیەک ڕێگە لە مناڵبوون نەگرین ئێمە هەر لە یەکەمین شەوە کە لەو خانوەدا بدمانە سەر ئەو بڕیارەمان نا لەو شەوەوە دەستمان کرد بە دروستکردنی تۆ بەو شێوەیەش جۆرج کە تۆ لەدایک بوویت ساڵ و نیوێک بوو کە گواستبوومانەوە هۆمڵەفای. زۆر شانازیم بە خۆمەوە کرد کە یەکەمین کەڕەت تۆم کردە باوەشم. وەک کوڕێک لەدایک بوویت. وابزانم گەر کچ بوویتایە ناومان نەنایت ڕامفی. خۆ دەزانی لە یەکێک لە خەیاڵەکانما. ئەوە ناوی کچە بچکۆلەکەی کچەی پرتەقاڵ بوو فێرنیکا هیلاک و ماندوو ڕنگ پەڕیو بوو لە دوای مناڵبوونەکەی بەڵام خۆش بەخت بوو وابزام ناکرا لە هێندە زیاترێک ئاسو دەبین لەوێوە ئیدی سەردەمێکی نوێ دەسی پێکرد و کۆمەڵێک یاسای تازە هاتنە ئاراوە ئەمەوێت لەم بارەیەوە نهێنیەکت بۆ بجێڕمەوە لەو خەستەخانەیەدا هاوەڵێکی پزیشکی خۆمی لێبوو کە تۆ لە دایک بوویت شامپانیای بۆ من و دایکت هێنایە ناو قاوشەکەوە هەڵبەتە ئەوە ڕێگەی پێنایرا بگرە هەر زۆر قەدەغەش بوو.